قینم لە وشەی خواحافیز دەهات، چونکە پیاو هەرچەند پێی خۆش نەبێ لە کەسوکار و دۆستانی بتاکێتەوە، هەر ناچارە پێیان بڵێ خوا حافیز. سەعات شەشی بەیانی لە خەو هەڵسام. دڵم نەهات سێدنی لە خەو بکەم، بۆیە لە کاغەزێکا نووسیم، براکەم، وا ڕۆیشتم بۆ ئەمەریکا، نامەت بۆ دەنووسم. چاوەکانێ ماجەکەم برای خۆشەویستم. چارلی لەسەر مێزەکە بۆم بەجێ هێشت. بەرەو کۆی بک دوانزە ڕۆژمان لەناو دەریا و گێژەنگ و شەپۆل و ڕەشەبا و تۆفاندا بردە سەر. سێ ڕۆژیان پاپۆڕەکەمان بە سوکانێکی شکاوەوە دەریایی بڕی، لەگەڵەوەشا باکم نەبوو دڵم پڕ بوو لە خۆشی و کەیف و خەیاڵی ڕەنگاوڕەنگی دیداری وڵاتێکی تر. لە کەنەداوە سواری گەمییەکی وڵاخ گواستنەوە بووین و لەگەڵ ئەوەشدا گەمییەکە هیچ وڵاخی تێدا نەبوو. مشک تەراتێنیان تێیدا دەکرد مشکەکان زۆر بە فیز و چاوقایمیەوە لە ژێر پێی تەختەکەمدا ڕادەوەستان و هات چۆیانە کرد تا تەقی کرد لە گیانم و لەنگە پێڵاوێکم تیان سرەواند و هەریەکە بەلایەکە ڕایان کرد. وەرز سەرەتای مانگی ئەیلوول بوو کە بە نیو فاولانددا تێپەڕین لەبەر تەم هیچ شتێکی ئەوتۆمان بۆ بەدی نەدەکرا. ئەوەندەی پێنەچوو خاچی کۆیبیکمان لێ دەرکەو کە زیاتر لەو شوورانە دەچوو کە لەوانەیە تارمایی هاملێت پێیاندا تێپەڕی کردبێ. لەوێوە بەرەو تۆرنتۆ لێمان خوڕی. لە تۆرنتۆشەوە بە شەمەندەفر هەتا نیو یۆرک دانەبەزین و نیو یۆرکم یەکجار پیس و ناڕێک هاتە بەرچاو و خەڵکەکەشی دەدوت لەبەر سەرقاڵی ڕێگەی سەرخوراندنیان نییە. هەر کەسە بە پەلە بە لایەکدا دەڕۆیشت. بەڕاستی ئێرە و پاریس بە هیچ جۆرێک لەگەڵ یەک دا بەراورد ناکرێن، جگە لەمە، ئەم هەموو ئاپارتمانە بەرزانەی کە لەگەڵ هەوردا چنگیان لێ گیر کردووە خەمێکی لەسەرخۆ دەزایەنە ناو دەروونمەوە. هیچ کەسێک نە بۆیاخچی پێڵاو، نە ساقی مەیخانە، نە بۆی چێشخانە لەسەر خۆر ڕەفتار ناکەن. هەموو دەڵی جیوەیان تێدایە. دەڵی هەموو کەسی هەزار ئیشی بەدەستەوەیە. ئێوارەگەڕانێکی ناو شار و دوایی پیاسەیەکی بەڕە دوایی کە بە هەزارەها گڵۆپی ڕەنگاو ڕەنگ ڕازابووە بردمیە جیهانێکی تر و بیرکردنەوەیەکی ترەوە. لێرەدا وێنەیەکی تەواوی ئەمەریکام لەبەر چاو دروست بوو، ئەپارتمانی شۆق لە هەوردەر، باق و بریق و شەوڵدانەوەی هەزارەها گڵۆپ، شێوەی نیشاندانی پڕوپاگەندەی بازرگانیی گیانمیان پڕکرد لە هیوا و ختووکەی سەرەڕۆیی. لە دڵی خۆما وتم دۆزیمەوە ئێرەیە جێگەی من خەڵک تووشی دەردە شانۆیەکی سیر ببوون لەسەر جادە لە چێشخانەکان و لە ئوتێل و کۆگاکان هەر باز باسی شانۆ و خاوەن شانۆکان بوو خەڵوسفرۆشی کرێکاری ئەسانسۆر، فەڕاش، سەکن و شۆفێری ئوتومبیل، مەیخانەچی هەموو باسی شانۆ و هونەرمەندانی شانۆیان لەسەر زار بوو، جگە لەمە ڕۆژنامەکان هەر کەسە لاپەڕەی تەواویان بۆ شانۆ تەرخان کردبوو. ژوورێکمان بۆ پڕۆڤەکردن بە کرێ گرت. کارنۆ لە ئەمریکا ناوبانگێکی زۆر گەورەی هەبوو بۆیە نمایشەکەی ئێمەش دەنگی دابۆوە، منیش بەش بە حاڵی خۆم ئەگەر چی زۆرم ڕق لە سکێچەکە دەبووەوە چیم لە بار دابوو درێخیم نەکرد بووی ئەوەی کە لە ئینگلتەرە خەڵکی لە پێکەنیندا بە پشدا دەخست لێرە زەردەخەنەشی بە خەڵک نەدەکرد بۆیە هێشتا نەهاتبووینە کۆتایی سکێچەکە هۆڵەکە نیمچە چۆڵ بوو ڕاستیەکەی سکێچەکە خۆی شتێکی بێتام بوو من بەر لەوەی بین بۆ ئەمریکا ئەمەم بە کارنۆ وتبوو بەڵام ئەم گوێی لێ نەبوو. سەرنەکەوتن لە شتێکە شتێکی ناخۆشە. چ جای ئەگەر لە وڵاتێکی بێگانەدا بێ. هەموو ئەندامانی تیپەکە چ لە کاتی دەستپێکردن و چ لە کاتی تەواوبووندا دەدوت کەتنێکی کردووە. شەش هەفتەمان بەم جۆرە بردە سەر بە ڕاستی لە ئازارێکی بەردەوامدا بووین. لێرەش هەر بە تەنها دەژیام. ئەمە شتێکی خراپ نەبوو، چونکە هەر نەبێ خەمی خەڵکی ترم نەدەکەوتە سەر. بە ڕۆژ زۆربەی کاتم بە پیاسەکردن بە جادە بێ سەر و بنەکانا ڕادەبوارد و خۆم بە سەردانی مۆزەخانە و باغی زیندەوەر و باخچە و شوێنە گشتییەکان خەریک دەکرد. زۆر جار ڕێگایەکی دوور و درێژم تێی دەکرد تا دەگەیشتمە گەڕەکی هەژارەکان. لێرە هەژاری دەمی کردبوو و لە هەموو کون و کەلێنێکە خۆی دەنوات. لەم کاتەیە بیرێکم بە مێشکدا هات بۆ منوە خۆم بە هوەرەوە شەتەک داوە خۆ من دانەوە شاوم با دەست بدەمە فەرمانێکی تر بەم جۆرە دەستم کرد بە شتنەوەی مێشکی خۆم. چوومە کتێبخانەیەک و کۆمەڵێک کتێبم کڕی و هێنامنەوە ماڵ بەڵام لە هیچیان شتێکی وام بۆ نەخوێنرایەوە بۆیە پاش ماوەیەکی کورت کۆم کردنەوە و خستم لە ژێر قەرەوێڵەکەمەوە و ئیتر تا سەردانی دووەمی ئەمریکام هەر بە بیریشمدا نەهاتن. خەریک بووین بارگەبندیمان بۆ گەڕانەوە بۆ ئەنگلتەرە دەکرد بەڵام یەکێک لە دوان مایشنامەکانمان بۆ کۆمەڵی خەڵک بوو کە زۆربیان خزمەتچی و نۆکەری میخانەی ئینگلیز بوو. ئەوەی کە بوو بە مایەی سەرسوڕمان بۆمان ئەوە بوو، ئەو شەوە نمایشەکەمان سەرکەوتنێکی گەورەی وەدەستهێنا و لەگەڵ هەر بزووتنەوەیەکمانا تەماشاکەران دەیاندا لە قاقای پێکەنین ئەدوت، بەر لەوە ئەفسوونێکمان لێ کرابوو ئەفسوونەکە ئەو شەوە بەتاڵ بووبووەوە. هەر ئەوەندەی پێ نەچوو کابرایەکمان لێ پەیدا بوو تیپەکەمانی بۆ ماوەی بیست هەفتە نمایش لە ناوچەکانی ڕۆژئاوای ئەمریکا بەکرێ گرت، ئەو ڕۆژگارە بەشی ناوەڕاستی، ڕۆژئاوای ئەمریکا خۆش بوو. ئاو و هەوای سازگار بوو. لە هەموو مەیخانەیەک یان ساڵۆنێکا کونجێک بۆ قومار تەرخان کرابوو. پیاوی توانی لە سەر هەموو ئەو شتانەی کە لەوێ هەبوون قومار بکا. ڕۆژانی یەکشەمە شەقامی سەرەکی شارەکە دەبوو بە قەرەباڵغییەکێ و تۆ کە دەرزیت هەڵدایە لەبەر قومار کەر نەدەکەوتە زەوی. زۆر جار لەوێ قومارم لە سەر شت کردووە و بە دە سەنت بای دۆلارێک شت و مەکم بردووەتەوە. دنیا هەرزانی بوو، لە ئوتێلێکی بچووک کە دەتتوانی ژوورێک بگری و سێ ژەمەش نان لەوێ بخۆی، هەمووی بە حەوت دۆلار. خواردەمەنی یەکجار هەرزان بوو، بە نیکڵێک دەتتوانی گڵاسێک بیرە و تا بۆت دەکرا لە خواردنی جۆراوجۆر کە بێ حساب لەسەر مێزێک کەڵەکە کرابوو هەڵگری. زۆر جار پیاوی وا هەبوو چەند فەخفووری پڕ دەکرد کە بە ئاسانی بۆی هەڵنەدەگیرا. تا کابرای بارمان تەقی دەکرد لە گیانی و هاواری دەکرد بۆ خاتری خوا ئەو هەموو خواردنەتان بۆ چییە بۆ خاتری خوا خۆ هەر نەبێ کادانەکەی هی خۆتانە تیپەکەمان بەرەو کەناری دەنیا کەوتەڕێ لە شەمەدەفرەکە کوڕێکی قۆزی تێکساسیمان لەگەڵا بوو ئەو خەریکی تەنابازی بوو بەڵام هێشتا خۆی ساغ نەکرد وایە لەسەر تەنابازی بڕە یان بێتە بۆکسەری پیشەی هەموو سەرلەبەیانییەک دەستکێشەکانم دەکردە دەست و ئەگەرچی ئەو لە من بە قڵافەتتر بوو، ماوەیەک پێکەوە بۆکسێنمان ئەکرد و بە کەیفی خۆم پێمدا ڕادەماڵی. بووین بە دوو برادەری گیانی بە گیانی و پاش ساتێ بۆکسێن پێکەوە نانی نیوەڕۆمان دەخوارد. خزمەکانی، وەکوو خۆی پێی وتم، هەموو جووتیاری ساکاری تێکساسی بوون و هەمیشە باسی ژیانی خۆشی جووتیاری بۆ دەکردم. پاش ماوەیەک کەوتینە سەر خەیاڵی وازهێنان لە کاری سەر شانۆ و دانانی پلان بۆ بەخێوکردنی بەراز بە شەریکایەتی، بە هەردووکمان دوو هەزار دۆلارمان هەبوو، هەردووکیشمان خەونمان بە پێکەوەنانی سامانێکی باشەوە دەبینی، بەڵام بەڵام ئەمە نهێنییەک بوو کە نەدەبوو لە هەردووکمان بەولاوە کەسی تر پێی بزانێ. نەخشەمان دانابوو. کە نزیکەی چوار هەزار دۆنم زەوی لە ئەرکەنساس بکڕین و بایی ئەوەی لە پارەکەمان دەمێنێتەوە بەراز بکڕین و لەوێ بەخێوی بکەین و زەویەکەمانیشی بەبەرەوە پێچاک بکەین. بە جۆرەی ئەو حسابەی کە کردبوومان تەنها ئەگەر فەلەک لەقەی لە کاسەمان نەدایە لە پێنج ساڵدا سەد هەزار دۆلارمان کۆدەکردەوە. لە پەنجەرەی شەمەندەفەرەکەوە سەیری مێگەڵە بەرازمان دەکرد کە لەو دەشتە لە ناو پاوان و مەزرادا لی دەوەڕێن. هەر ئەوەندە نەبوو ئۆقرەمان لێ ببڕێ و گەشکە بمانگرێ نە لە خەودا نە لە کاتی خواردندا نە بە شەو نە بە ڕۆژ خەیاڵی بەراز بەخێوکردن بە بست لە مێشکمان دوور نەدەکەوتەوە. تەنانەت کڕینی کتێبێک لەسەر شێوەی زانیاریانەی بەخێوکردنی بەراز لەوانە بوو هەموو کاری سەر شانۆم لە دەست دەرکاو بمکە بە بەرازەوان بەڵام کاتێک کە کتێبەکەم کڕی و سەیرم کرد پڕە لە ڕسم و نەخشەی سیر سیر دڵم لی سارد بوو ئیتر نە بەلای ئەو نە بەلای پرۆژەکەشە نەچوومەوە لەم سەفرەدا کەمانچەکەمم لەگەڵ خۆما بردبوو لە شانزە ساڵیەوە ڕۆژی لە چوار سەعاتەوە تا شەش سەعات لە ژوورەکەما مەشقم ئەکرد هەموو هەفتەیەک دەرسم لە مۆسیقاری تیپەکە یان کەسێکی تر کە ئەو ڕای دەستپارد وەردەگرت یەکێک لە ئاوەتە گەورەکانمەوە بوو کە ببم بە هوەرمەندێکی کۆنسرت یان هەر نەبێ بتوانم لە کاتی تەمسیلکردنی کۆمیدیدا بەکاری بهێنم بەڵام لە پاشا بەم دەرکەوت کە ئەمانە هیچیانم بۆ نایەتدی بۆیە وازم لێهێنا پاش ئەوەی گەلێ لە شارەکانی ڕۆژاوای ئەمریکا گەڕین و نمایشمان تیایاندا کرد گەڕینەوە بۆ نیویۆرک تا لەوێەوە بەرەو ئینگلتەرە بگەڕینەوە بەڵام میستەر ویلیام مۆریس ناوێک داوای لێکردین بۆ ماوەی شەش هەفتە نمایشەکەمان لە نمایشگاکەی ئەودا بخەینە سەر شانۆ بە ناوی شەوێک لە هۆڵێکی مۆسیقای ئینگلیزیدا وا رێکە و کابرایەک و برادەرێکی لە گەڵ دوو دۆستیانە هەر تەنها بۆ کات بەسەر بردن خۆیان کرد بە هۆڵەکەیا. گوێم لێ بوو یەکێکیان بەوەی تریانی دەوت، ئەگەر خوا دەستم بدا شەر بێ نەهێڵم ئەم تەمسیلە چاکەم لە کیس بچێ. ئەو، ماک سەنێد، بوو، باسی تەمسیل کردنی منی دەکرد و خۆی ئەو کاتە لە گەڵ کابرایەکی ترا رۆژی بە پێنج دۆلار ئیشی دەکرد لە پاشان کۆمپانیای فیلمسازی، کێستۆنی، پێک هێنا. پاش ئەم شەش هەفتەیە چوار هەفتەی تریش بۆ کابرایەکی تر کارمان کرد ئینجا دەبوو خۆ ئامادە بکەین بۆ گەڕانەوە بۆ وڵاتی خۆمان ئەم گەڕانەوەیم زۆر بەدڵ نەبوو بۆیە بێ ئەوەی ئامانجێکم هەبێ هەروە بەسەر شەقامەکانی سان فرانسیسکۆدا پیاسەمە کرد تا گەیشتمە بەردەم دوکانێکی بچکۆلە کە لافیتەیەکی پێوە هەڵواسرابوو لەسەری نووسرابوو بەختی خۆت بە یەک دۆلار بخوێنەرەوە نەختێ بە شەرم و دوودڵیەوە چوومە ژوورەوە ژنێکی مەیلە و قەڵەوی چل ساڵە لە ژوورێکی ناوە هات بە پیرمەوە هێشتا دەمی دەجوڵا دیار بوو لە خواردنم کردبوو بە ساردیەکەوە دەستی بۆ مێزێکی بچکۆلەی نزیک دیوارەکەەوە درێژ کرد و بێ ئەوەی سێرم بکە وتی دانیشە لەوێ بێ زەحمەت ئەجا خۆشی هات و ڕووبەڕووم دانیشت. ئەم کارتانە تێکەڵاو کە و سێ جار لەسەر یەک ڕۆ و من پارچە پارچەیان کە. ئەجا دەستت لەسەر مێزەکە درێژ کە و هەردوو ناو لەپتم بۆ بکەرەوە فەرموو. کارتەکانی تێگەڵدا و بڵاویانی کردەوە ماوەیەک تێیان ڕامە و ئەجا چاوی بڕیە ناو لەپەکانم و دەستی پێ کرد. تۆ بیر لە سەفەرێکی درێژ ئەکەیتەوە. واتە تۆ ئەمریکا بەجێ ئەهێڵی. بەڵام ئەوەندەی پێ ناچێ ئەگەڕێیتەوە و دەست ئەکەی بە کارێکی نوێ کە جیاوازە لەگەڵ ئەم کارەی ئێستاتدا. لێرەدا نەختی ئەسڵەمییەوە و شڵەژا و وتی. هەر هەمان کارە، بەڵام بە شێوەیەکی تر. لەم کارەتدا سەرکەوتنێکی یەکجار گەورە بەدەست دێنی. خۆشیەکی یەکجار زۆرت لە پێشەوە ئەبێت بە شتێکی زۆر زل کە تێناگەم ئەو شتە چییە؟ بۆ یەکەم جار سەرێکی هەڵبڕی و سەیرێکی کردم ئینجا کردی بە دەستمدا وتی. بەڵێ سێ ژنت لە نسیبدا نووسراوە یەکەم و دووەمیان سەرکەوتونیت بەڵام ژیان زۆر بە بەختیاری لەگەڵ ژنی سێمدا کۆتایی دێت کە سێ مناڵت لێی ئەبێ لەمەیانا بەڵام بە هەڵەدا چووبوو. جارێکی تریش دەستی گرتمەوە و وتی. سامانێکی گەورە پێکەوە دەنێی. ئەمە دەستێکی چەورە. ئینجا نەختێ لە دەموچاوم ڕاما و وتی. لە هەشتا و دوو ساڵیدا بە نەخۆشی ئەمری. خێرا، خێرا دۆلارێکم بەرێ. هیچ پرسیارێکی کەو ماوە؟ پێکەنیم و وتم. نەخێر، نەخێر پرسیارم نەما. بە جێهێشتنی ئەمریکا و گەڕانەوەم بۆ ئینگلتەرە زۆر بەلاوە ناخۆش نەبوو، چونکە لە دڵی خۆما بڕیاری گەڕانەوەم دابوو. هەمیشە بە خۆشییەوە بیرم لەوە دەکردەوە کەی دەگەمەوە لەندەن و بە دیداری ئاپارتمانە بچکۆلەکەمان شاد دەبمەوە. بەڕاستی ئەمریکام لێ بووبوو بە قەبر. تاڵقەی داهاتوو بەخواتانە سپێرین.